مەبەست کیمیاگەرە بەسەڵەشەکەیە؟ بەڵێ دزەی کردووەتە ناوەندی شار. پێم خۆشە فەرمانی دەستگیرکردنی دەربکەی کۆلۆنێڵ ڕۆی مۆستانگ. هەر ئێستا ئەو کارە ئەنجام بە. بەڵێ گەورم. سوپاس گوزارم کە تۆ لە ناوەندی شارا بوویت لەم ساتەیە. ئەتوانم بەبێ دوو دڵی ئەمە بۆ تۆ جێبێڵم. هەروەها ئەو کوڕاش لێرەیە بە هەمان شێوە چۆنە پێخۆشەوە خزمەتی بکە. سەرۆک برادلی. مەبەست لەو کوڕێ وانە؟ باڵێ کیمیاگەرە پۆڵاینەکە ئەدوارد ئێلڕێک ئای خوایە ئەو فەرماندەیە کەسێکە کە ژێر دەستەکانی زۆر ماندووە کات. بلیتیشم و نەفەری لێوریشمان کڕی پێم وابێ ئەبێت ئەوە هەڵبوەشێنینەوە. باشە ناتوانین هیچ بکەین با ئیتر خێرا ئەمە تەواو بکەین ئاڵ. باشە براکەم. ئەوەتانێ لەو ڕێەوە وەستا ئەگەر نەوەستا بەستن و کوڵان هەردووکیان توخمی ئاون. ئەوە کیمیایە ئەوە ڕەوشتێکی قێزەونە قوربانیدان لە پێناوشتێکی مەزنە کارێکی خۆڕسکە ئەوە پێوتری هەڵوێری هاوتایی ئەمە و ئەوە هەمان شت نین ئاگادار بە بە بێ باز دەیگۆڕین تۆ کاتیەوەت لە بەردەستانە تاوە سەرسام بیت چی؟ بەهەڵە ئەو بۆە بکڵێت ئەگەر دڵۆ پێشلەی تیا وایە تۆ چاکەتەکەی منشیەوە قۆڵی ڕۆبۆتی تواناکی میاگەری بلیمەتانە کە پێویستی بە باز دەی گۆڕین نییە هەروەها قۆڵی ڕاستی قۆڵێکی ڕۆبۆتیە کەواتە تۆ ئەو کیمیاگەرە پۆڵایی نیت ئیدوارد ئێلریک چاوەڕێ بکەوە تۆنیت بەه باشە من ئالفۆنسم برا بچوکەکەی. کەواتە ئەم کورتە باڵایە. ئەوە بە کێڵی کورتە باڵا. چیرۆکەکەیم بیستووە بەڵام بیرم لەوە نەکردوەتەوە کە کەسێک بە نازناوی کیمیاگەری پۆڵاینەوە منداڵێکی بچوک بێت. بەسەی تر پێ بەڵە کورتە باڵا. براکەم ئەوە بۆ وا تۆڕەی ئەو باسی باڵای تۆ ناکا ئیتر بۆچی وهاکەی. ئەگەر وایش بێ دەرناتوانم لێی خۆش بم. هەر وەکو چاوەڕوانکراو بوو لە ئێدوارد ئێلریک کیمیاگەرە پۆڵاینەکە ئێمە پاڵپشتیەکە و زۆر بەرز دەنرخێنین. نەخێر من برا بچوکەکەییم ئالفۆنس ئێلریک. زۆر باشە ببورە کە ڕام گرتیت ئال دەی با بڕۆین. ئای خوارە تۆ زۆر بەپەلەیت. ئەوە هەڵم بوو براکەم ئەو ڕای کرد ئەو گەمژێ فێڵی پڕپوچ بەکارێنێت وا دیارە تۆ بەرامبەرەکەتێ بەکەم زانیوە ئەی پۆڵای ئەوە کێە نایناسم لەبەرئەوە بوو پێشتر پێم وتی کە گوێ بگری بەڵام تۆ بانگەشەی ئەوە دەکرد کە دەتوانی. باشە باشە باشە بەڵێ تێگەم هەڵەی منە تەواو. تۆ ئەبێ هەمیشە گوێ لەو کەسانە بگری کە لە خۆو گەورەترن. باشە باشە. بەهەرحاڵ ناوی ئایساک ماکدۆگاڵە. پێشتر کیمیاگەرێکی حکوومی بوو. پێی وترا ئاسکی بەسەڵک. پێشتر؟ ئەوە ڕاستە. بەشداری لە جەنگی ئیش باڵا کرد. بە شێوەیەکی هەڵکەوتوانە وەک ئەندامێکی سوپاکەمان. دوای جەنگەکە واز لە نازناوی کیمیاگەری حکوومی هێنا. لە بزوتنەوەیەکی بەرەڵسکارانەوە تێوەگلە. دەستگیکردنی ئەو کەسە گرنگترین ئەرکە. بەڵام ئەگەر هەلومەرجەکان بیسەپێنن. ڕەنگە پێویست بکا بیکوژین. من کەس ناکوژم بە هیچ شێوەیەک چۆن تەوێ وا بکە هەمووەوەی ئێمامانەوە لە ڕاستی ئەنجامە بەو بۆنەوە ئایا هیچ ئامرازێکتان دۆزیوەتەوە بۆی جەستەتان چاکەنەوە وەک بڵی تۆ کات بەدی بۆ سڵاو ڕۆی چ فەرمانێکی سەختە دەست بە سەرکردنی کیمیاگەری بەستەڵک یان ئایا کرێ ئەمە هەلێک بێ بۆ پلە بەرزبوونەوەیەک؟ هوو باشە ئەو دوانەتان برایانی خانەوادەی ئێڵڕیکن؟ ئەی خوایە من زۆر شەرم بەندم بکە بتوانم چاوم بە لاوترین کیمیاگەری حکومت بکەوێ من ئەفسەر مەیس هیوسم چی؟ ئەوەیان کیمیاگەری پۆڵایینە؟ ئەوە بەڕاستە؟ باشترە بە بچووک بانگم نەکەیت. هیوس، بەڵێ. ئەگەر هیچ کارێکت لێرە نییە، زوو بڕۆرەوە ماڵەوە. بەڵێ وا ئەکەم. دوای ئەوەی ئەوە ئەنجامەیەم کە پێویستە ئەنجامی بەم. ئێوە پێچێ هێشتا شوێنێکتان بۆ مانەوە نەگرتبێ، وایە؟ ئەگەر وایە، لە ماڵی من بمێننەوە. خاتوو ئێلیسا، من ئێدوارد ئێلریکم، ئەمەیش برا بچووکەکەمە ئەلفۆنس ئێلریکە، تێگەشتیت؟ برا بچووکەکەم. ئەگەر تۆ گەورەتریت ئێ بۆچی وا کورتە؟ با دەست بکەین بە خواردنی نانی ئێوارە ئە، گرەیسیا چێژێنەرێکی زۆر بەتوانایە. دەی فەرموو بخۆن. زۆر سپاس. زۆر خۆشە تامی زۆر خۆشە زۆر بخۆ باشە باشە ئالفۆنس تۆ ناتوانانی بۆ قەلغانەوە نان بخۆی دوایە لە ناوەڕاستی ڕهنانێکی کیمیاییە لە ئێستا باشە ئاڵ من لە بریار دوکمان خوارد نەخۆ مەگە میشە جێی داخە کیم بڵێ بڕاستی بەداخەوە. سپاس دەکەم. تۆ تەندروستی و باشە؟ چییە ناتوانانی بنویت؟ بەڵێ. ئەزانم بیر لە چیەکەیتەوە تۆ بیر لەو دوا ناکەیت تۆ وانە؟ کیمیاگەرە حکومیەکان لەلایەن خەڵکی گشتیەوە بە سەگەکانی سوپا ناوەبرێن کاتێکیش بیر لەواکەمەوە کە ئەوە بێبارێکی وا قورس هەڵبگرێت لە تەمەێکی ئاوا بچووکە. براکەم زۆر خۆش ئەبێ ئەگەر جەستەمان بگەڕێنینەوە سەر شێوەی ئاسایی خۆی وانیە؟ بەڵێ وایە. تەنها یەک دانەی تر تەنها یەک دانەی تر و برادلی ڕێک لە ناوەچێ کیمیاگەری پۆڵایین. کیمیاگەری پۆڵایین بەپێی ڕاپۆرتەکان بێ دوێنێ شەو ئایساک دزەی کردووەتە ناو زیندانی ناوەندییە و ناتوانین بێڵین چیتر ئەم دۆخە بەردەوام بێ بیدۆزنەوە بە هەر نرخێ بێ ڕێگاکان بگرن و هەموو شوێنە بگەڕێن ئەگەر دۆزیتانەوە تەقەی لێ بکەن ئەمە فەرمانی سەرۆکە منیش بە هەمان شێوە ئەڕۆمە دەرەوە. چونکە ئەم کارە خۆم ئەنجامی ئەیەم. پەلە بکەن خێرا پزیشکێک بێنن. پێنج قوربانی لێ کەوتۆتەوە تا ئێستا. هەلە زۆر ساردیان کا. تەقینەوەیەکی هەڵمی بووە ئەگەر پلەی گەرمی ئاو خێرا بەرز بێتەوە ئەوا بە شێوەیەکی بەرفراوان ئەتەقێتەوە لە ڕاستیا جەستەی مرۆڤ لە سەدا حەفتای ئاوەوە دەی با پەلەکەین پێویستە خێرا و کابرای بدۆزینەوە. بەڵێ. تەوە بووم. توانیت لە کیمیاکەم خۆت لابەیت هەروەک پێشبینیم لێتەکرد بەڕێز ئایساک. ئەم دەنگە ئارمسترۆنگ ئەوە تۆی ڕاستە کرد. کیمیاگەرە کۆڵ بەهێزەکە ئالێکس لوئیس ئارمسترۆ ئەمە بگرە ئاوی پەستانی بەرز هەموو شتێکە بڕێ بەڵام بەرامبەر بە مستە کۆڵی من بێ سوودە ها. ئاوی ناومەتارە. سپاس ئاو. پێویستە دوایان بهێنری براکەم. با بڕۆین لێرە برایانی خانەوادی ئێلریک. باشە. ماوەیەکی زۆر تێپەڕیوە ئەی بەستەڵەک. ڕووی موستەنگ. نەخێر کیمیاگرە ئاگراویەکە. جێگەی داخە کە پێویستە لەگەڵ هاوڕێیەکی کۆنا شەڕ بکە. هاوڕێ؟ من هیچ هاوڕێیەکم نییە. ئەوانەی کە لە ئیش باڵا بوون، تەنها سوپا گەندەڵەکە و سەگەکانیان بوون. لە کۆتاییا ئەمە هەر ئاگرە، ناتوانێت لە دژی ئاو بیباتەوە. هەوڵی ڕاکردن سوودی نییە. ڕاکردن هیچ پێویست بەوە ناکات. کارلێکێکی کیمیایی هاوکاتی لەم شێوەیە. ئەستەمە براکەم تۆ بڵێی ئەمە. ئەمە بەردی فەلسەفە. چی؟ ئەوە هەموو شی بەرگاواکە بەستێنێت. ئێدوارد ئێلرینگ سەگی سپا و کیمیاگەری حکومی. باشە تۆ وەزانی ئەم وڵاتە بەنیازی چیە بیکات؟ نازانم لەوە گرنگتر. ئەگەر تۆ بتزانیایە ئەو کاتە لەوە تێگەشتی کە بۆچی من ئەم کارە ئەکەم. پێم وتیت نازانم. زۆر باشە ئاڵ دەست خۆش براکەم کیمیاکەی بەڵێ تۆ تۆ بەردی فەلسەفەت لە ئەیوانە ئەوە تۆ باسی چیەکە ئەگەر پێم نەڵێت ئەوە ناچار تەکەم پێم بڵیت هەر بەڕاست ئەمە کاتیکی گونجاو بۆ قسەی پڕۆپۆچ. ئەم توانایە وەچە لە دوای وەچە بە میراتی ماوەتەوە بۆ خانەوادە ئامسترۆ. هەوڵی بەستنی بارەگا، نەخێر وانیە. بارەگای سەرکردایەتی ناوەندە کاتە ئامانج. گەورەم، من و ئاڵا و کابرایا وەستێنین، لە کاتێکا ئێمە خەریکی ئەوە ئەبین، تکایە ئاگات لە بازنەی گۆڕینەکان بێت. پێویستە لە ناویان برم وایە؟ تێگەیشتم. سەرۆک برادلی، ئێستا لە کۆتاییا کاتی ئەوەیە کە من لە ناوت بەرم بەم سەهۆڵە. چاوەڕێکە! ئەوە قەڵغانێکی بەتاڵە ئەکرێت و تەنها ڕۆحێبی لە ناو پارچە قەڵغانێکە قۆڵێکیشی لە دەستەوە برا بچووکەکەت بەبێت جەستە ماوەتەوە ئێستا تێگەشتم ئێوە کارە قەدەغەکراوەکەتان ئەنجاماوە وانیە؟ گەورەترین قەدەغەکراو کە کیمیاگەرێ بتوانێ ئەنجامی بات دەستێوەردانی پێکاتەی مرۆڤ ها؟ ئەڵفۆنس! ئەی هاوار! نابوایە بەم شێوەیە بێت! ئەی هاوار! ئەوان بردیان! بیگەڕێنەوە ئەوە برا بچووکەکەمە بیگەڕێنەوە ئەو برا بچووکەکەی منە تۆ هەر ئێستا هەنگاوێکت بەرەو مردن هەر تەنها کۆڵ بە هیچ ئاوێک نییە تاوەکو بەکاری بێنیت. ئەوە تۆ وەڵی چی ئەوە تۆ بیری چووکە لە سەدا حفتای مرۆڤ لە چی پێگەتوە؟ ئێوە ڕوخساری ڕاستەقینەی ئەم وڵاتە ناناسن. براکەم براکەم ئاڵ ئێمە بە دوای ئاڕین ئەو یاریمان پێکات بە بەکارهێنانی ئەم فێڵە پوچانە ئەنجامانە دووبارە؟ بوێریەوە بەخۆمەیە ئاگرەکانم بەکەم بزانی ڕۆژە بێ کەڵکەکانە هەڵبگرە بۆ ڕۆژی باراناوی. برادی بە دا خەوم بۆ تۆ. جەلاوی پێشەنگ ئێستا. سەرۆک برادڵی ئامادەیە لێرە؟ ئافرین چیمی ئەگەری پۆڵای ئێستا شتێکم پێ بووەی بۆ کوڕەکەمی باس بکەم زۆر باشە تۆ توانی یارمەتی ئەمە بی کەواتە منی شەڵێ ئەم یارمەتی ئێوە بە چیەوە تووشی پەتای وەرزی بووی بارحاڵ بیستم کە تۆ زۆر نایە بووی لەوێ هەموو ئەوەی کە من کردم لە لابردنی بازنەی گۆڕین بوو جەنابی سەرۆک ئەوی بەزان هەروەها سەرۆکەڵێ ئەوە کاری تۆ بوو چییە ئایا ڕازی نیت بە سپاس گوزارەوە قسەکانی قوبول بکە تۆ هەمیشە ئەمە دوو تۆوانە ئەبێ هەمیشە گوێ لەو کەسانە بگری کە لە خۆ گەورەترن لە کۆتاییا نەمانزانی کە بەردی فەلسەفەکەی لایە یان نا. بەڵێ پێویستە چاوەڕی لێکۆڵینەوەکە بکەین لەلایەن سوپاکەوە. ئیدوارد ئلرێ ویستم کە کەوتوی لە نەخۆشخانە و دەست بەجێهاتە بۆ ئێرە. ئێستا چۆ لە بەلاتانەوە ئارامتان بکەمەوە لە کاتێکا زۆر بێزار بوون لەوەی کە کەوتون لە. باشە ئەوەنە گەرمی ناگەێنن بە دڵتان ئەم ماسولکە جوانانەی من شەرم مەکەن ئەتوانن بێن دەستی تێگەم کەواتە ئایساک مرد ئەویش پایەکی مرۆڤ و مایداخە هەروەها چی دەربارەی بەردی فەلسەفەکە کەواتە رەمووی بەکارێنە ورگن تۆ نابێشتی سیر بخۆی تێگەیشتی ڕاوەستەی تر بەڵێ هەموو شتێک لە لیۆر باش بەڕێوەچێ بەم زووانە دەست پێکە زۆری نەماوە ڕێسێمۆ، ئەو شارۆچکە میهرەبانەی کە کوڕەکان تێیدا لەدایک بوون و منداڵییان تێیدا بەسەر برد لەگەڵ دایکیاندا. لە هەوڵی گەڕان بەدوای ئەو خەندەیەی کە ون بووبوو، کوڕەکان قەدەغەکراوێکیان ئەنجامدا و گەواهی ڕاستییەکەیان دا.